جۆن تۆ پێچی هێنا و لە پشت قەڵاکە داینا و هەڕەشەی لێ کردین ئەگەر نەخشەکەی نەدەینێ بەڵام تۆپەکە لە دار دروست کرا بوو من فێڵەکەم ئاشکرا کرد بۆیە جۆن پلانێکی تری دەست پێ کرد پاشەوەی لە یەکەم دۆڕاندنی مەترسیەکە لە نێوان ئێمە و جۆن بەرەو زیادبوون دەچوو کە کارەساتی لێ چاوەڕوان دەکرا جۆویستیشمان لە دەستدا پاش ئەوەی پیاوچاکەکەمان لە دەستدا هەتا کاتی پۆلیسی شانی بریندار بوو گەورە بۆچی کەمێ بۆ خۆت ئیسراحەت ناکەی پاش کەمێکی تر ڕۆژەڵ دێ مادوو دیاری بارودۆخی قەڵاکە چۆنە پێم بڵێ ئەوە بزانم پێراچێ ئێستا بارودۆخیان باش بێ گەورم کاتێ چوینە ناو قەڵاکەوە ئەوەی لەسەری پێک هاتبووین جێبەجێت کرد ئەی چۆ گەورم ئەوەی پێ بدوت بۆ هەموم جێبەجێ کرد زۆر باشە وابزانم تا ئێستا هیچیان پێ نەزانیوە پلەی گەرمێکەی هێشتا بەرزە پێویستە نەشتەرگەری بۆ بکەین بۆ دەرهێنانی گولەکە جم بەڵێ هەندێ ئاوی گەرمم بۆ بێنە خێراکە باشە دەبێ چی بکەین بەبێ ئاوی گەرم هیچ شتێکمان پێ ناکرێ ناتوانین سەقوەکە و برینەکە پاک بکەینەوە باشە دەبێ سمۆلستی بەسەر بێ لەم کاتەدا ناتوانم گولەکە دەرکەم دەترسم برینەکە بۆگەم ببێ زۆری پێناچێ کاپتنیش لەدەست دەدەین خێراکە شتێک بکەن جەنابی دادوەر هیچ شتێکمان پێ ناکرێت دەبێ ئەو بهێنین بۆ تەواوکردنی برینەکە دەبێ ئەوە بکەین هیچ ڕێگە چارەیەکی ترمان نییە جێم دەبێ ئەوی پێویست بدۆزینەوە لە لای ڕووبارەکەوە بەڵام بۆ ئەوەی بگەینە دەرەوەی ڕووبارەکە دەبێ بچینە دەرەوەی ناوچەکە بێگومان دەبێ دەربچین لە پشت دیوارەکەەوە پیاوانی جۆری لێ چاوەڕێ ئەوە دەکەن تاوە کوتەقە بکە ئەوە دەزانم بەڵام من دەڕۆم بیرۆکەیەکی باشم هەیە ئەگەر بەسەر دیوارەکە بکەوین ئەوە تەقەمان لێ دەکەن بەڵام ئەگەر لە ژێر دیوارەکە ڕۆیشتین ئەوە بۆ ئێمە ئاسان دەبێت و بۆ ئەوان گران دەبێت جێم لە دوا ڕۆژدا پش بەو کارە دەبەستیت ئەگەر قەڵەو نەبوومایە دەهاتم چی ڕوویداوە دەستیان بە جوڵە کرد هیچ نییە، هەموو شتێک ئاساییە و شوێنەکەش هی منە. زۆر باشە. ئەوانەی کە داتناون پاسەوانی قەڵاکە بکەن بیان کە بە نیوە چی بۆ نیوە نیوەی دووەمم هەر ئێستا بۆ بنێرە دەی بۆ چێ بیان نێرم بێگومان بۆ لای ڕووبارەکە بێ ئەقڵ بۆ لای ڕووبارەکە بم دەرێ گۆزەکەم بدەرێ دێم دوا ڕۆژی ئێمە پشت بەو کارە دەبەستێ ئەگەر قەڵەو نەبوومایە ئەوە دەهاتم بەخوا سەر دەکەوم پشتیوانی خوا بە پشتیوانی خوا ماندوو بووم چی دەکەی بۆم بۆ لێرە تۆش لێرەی؟ سەرکەوتم سەرکەوتم کاپتن سپۆلی دەژی سەرکەوتم سڵاو جێم جۆن کاپتن سپۆلی چی بەسەر هاتووە بیستم بریندار بووە ئایا ئەوە ڕاستە جێم بێگومان بەبێ ئاو دکتۆر ناتوانێت نەشتەرگەری بۆ بکات ئەوە دەزانی باشە بۆچی ژیانت دەخەیتە مەترسیەوە بۆ ئەوەی کەمێک ئاو بۆ سپۆلیت ببیت جێم نازانی پاش کەمێشتر هەمووتان لە تێنوان دەمرێن پێم بڵێ چی دەکەیت؟ وا باشێ بە پەلە گۆزەکە ببەی ئەجینا ناتوانانی یەک دڵۆ پیش ئاوت دەست بکەوێت بۆ ئەوەی لەشتەرگەری پێ بکەیت. جۆن ئەو هەسەیرم مەکە جێم تەنها بەهێز و ژیر دەتوانن لەم ژیانە ببەنەوە ئەوە حاڵی دنیاە هاوڕێکم جۆن تۆ هەڵێ بەهێز و ژیری نەبێت ناتوانیت ببەوە لەخوا بترسەدەی بۆیە ئاگادارت دەکەمەوە کە چاوێک بە خۆتدا بخشێنیتەوە، جۆن! ناتوانی لە سەرەتاوە بڕیاری ئەوە بدەیت کە کێ براوەیە. تەنها ئەوە براوەیە کە تاکو کۆتایی خۆڕاگر دەبێ. ئەوە من نیمە وا دەڵێم، بەڵام هەموو یاسای دونیا وا دەڵێت. جێم کاتێ گەڕایەوە قەڵاکە ئەویان پێ بڵێ ئەگەر ئاویان بوێ دەبێ واز لە نەخشەکە بهێنن پێویستە نەخشەکەم بدەنێ بۆ ئەوەی نێڵم و پیاوە بمرێ وا دەڕۆم بۆ ئەوەی لەگەڵ کاتنجۆ قسە بکەم ئەوە چێ دەکەی گرەی ڕێگەیەکی تر هەیە بۆ نەشتەرگەری پێویستی بە ئاو نییە بەڵێ پاش ئەوەی جەنابی دادوەر کە دکتۆرێکی بەناوباگە ڕێ بدات ئەم ڕێگەیە لە ڕۆژانی شەڕ فێری بووم ئەو کات هەموو شتێک بۆ بەهاناوەچوونی نەخۆش و بریندارەکان بەردەست نەبوو ڕێگەکە چۆنە پێم بڵێ گرێی ئەوا منیش زۆر سپاسگوزارت دەبم ڕاستە من پزیشکم بەڵام هەموو شتێ نازانم تکا لێ دەکەم گرێی لە جیاتی ئەوەی ئاو بەکاربێنی ئاگر بەکاربێنە چەقوی پێ پاک دەکەیتەوە بێگومان برینەکە یەک دەگرێتەوە و ئاسەوارێک لە دەرەوەی پێستەکە دروست دەکات و مەترسی بۆ گەنبوون بە تەواوی دوور دەکەوێتەوە و مەترسی مردنیش نامێنێ باشە ئەم ڕێگایە تاقی دەکەینەوە چیتە گرێی هێشتا کاتی شوێن گۆڕینمان نهاتووە؟ نا هەنتەر حاڵەتەکە ئەوەیە ناتوانم بۆنی خوێن بکەم وار نەشتەرگەریە کە دەکرێت نەشتەرگەری سوورکردنەوە خواردنی ئەمڕۆ گۆشتی سوورکراوەیە نا ئەوە نا لە مەبەستی من حاڵی نەبووی داواتان لێ دەکەم باش بیگرن باشە بەسەرچە لەشتەرگەریەکە سەرکەوتوو بوو ناتوانی ئاوی بیرەکە بخۆیتەوە ئازیزەکەم ناتوانی ئەه چی بۆ جێم کاتن سپۆلی تووشی ناخۆشی بووە؟ نا کاپتن هێشتا نووسوە هاتووم شوێنی پاسەوانیمان بگۆڕین هیچ نییە ئێمە لە شەرداین کاتی ئەوە نیە بیر لە برسێتی و توێنێتی و خەو بکەینەوە دەبێ بە ئاگابین بە ئاگابین بە ئاگابین ئەها چەند بەسە زمانە زۆر ماندووە. دایە لێلی جێم لە دوورگەی گەنجینە گەڕایتەوە هەتا قسەشت لەگەڵ نەکردم جێ لێم ببوورە توێنیم بوو هاتوم ئاو بخۆمەوە پاشان تۆ هیچ شتێکیشت بۆ من نەنووسیوە ببوورە توێنێتی هەموو شتێکی لەبیر بردوومەوە هیوادارم بیر لە باوکیشت بکەیتەوە جێم ببوورە دایکە توێنێتەکەم وەشی نەهێشتم ببوورە لێم گەڕێن با هەندێ ئاو بخۆمەوە پاشان هەموو شتێکتان لەبارەی گەشتەکەمەوە پێ دەڵێ دەگەڕێمەوە دایکە دەگەڕێمەوە ناتوانم بەرگە بگرم ناتوانم ناتوانم بەرگە بگرم ئەوە چییە؟ ئەوە هەورێکی ڕەشە هەورێکی ڕەشە ئای کە بەختم خراپە ئای لە خۆشببختی ئەوانەی کە لە ناو قەڵاکەدان ببارێ ئەی باران ئایا تۆ بەخششی یا ئەنجەی ڕەشبینیت ببارێ ئەی باران ببارێ ئەی باران ببارێ ئەی باران بێدەنگ بە هەی ڕەش بین گەورەم دەبێ باوەڕت بەخوا بێ بڵێ دەبێ باوەڕت بەخوا بێ پلانەکەمان سەری نەگرت، ناتوانین لە تێنواندا ماندوویان بکەین، بەهۆی ئەو بارانە زۆرەوە کە ئێستا دەبارێت، ئاوێکی باشیان دەست دەکەوێت. باران! باران! گاڵتە بە من دەکەی ئەی بەبەغا، بێدەنگ بە! دەبێت ئێستا بیر لە پلانێکی نوێتر بکەمەوە. کاپتن سیلڤەر! چی بووە مۆرگن؟ دوا لە پیاوەکانمان هەڵسوکەوتی زۆر سەیر دەکەن لە کەنارەکەدا، هەر وەک دەیانبینی گەورەم. ئەوە تا گەورم هەر وەک دەیان بینی هیچ بوو چۆڵێکیان نییە هەی بێعقل ئەوانە جوڵە ناکەن و قسە ناکەن چووکە مردوون لەبەر تا مردوون دوو پیاوم بە یەکجار لە دەستدا هیچ کەس لە ناو ئێوەدا تووشی تا بووە بەڵێ، وابزانم ئەندەرسۆنی یاریدەدەریش تووشبووە. گەورەم، وابزانم دەریاوانێکی تریش تووشبووە. پیاوەکان تەڕبوون و تووشی ئەو تایە نەفرەتیە بوونە هاوڕێکانمان لە ژێر ئەستێرەی باشوور مردوون، باوەڕیان بە وشەی خودا هەیە. باشە دەبێ ئەو پیاوە عەقڵی لەدەست نەدابێ پاش ئەوەی تووشی ئەو تایە نەفرەتیە بووە، بێگومان شێت بووە. بەڵێ وایە. کاپتن سپۆلی حاڵت چۆنە ئێستا؟ جەنابی دادوەر داوای لێبوردون دەکەم لە بەرەوەی هەمووتانم تووشی فەوتان کرد وا مەڵێ دڵنیا بە وەک سەرۆکێک هەز دەکەم لە شەرمەزاریدام جەنابی دادوەر بەڵام لەمە دوا هیچ نیگەران مەبن لەبارەی کاتس پۆلیت نابێ بم خێرا یاسیتەوە لەسەر خۆ توانام هاتەوە بەر چالاکی خۆم زیاد دەکەم تاکو ئەوی لە دەستم چوە بۆتانی بگەڕێنمەوە چی بەسەر تریلیۆنی و بەڕێز هاتەر هاتووە ئایا تو چیت ناخۆشێک نەبووینە نا گەورم وا لە دەرەوە وەستان و چاودێری دەکەن من ببورێنە ئەوە تووشی هەڵامەت هاتووی؟ نا هەرگیز هەرگیز. ئەمە یەکەم شەو بوو بارانی تێدا بارێ لەوەتێ گەیشتوینەتە دوورگەکە کاپتن چالاک بۆ منیش تێر و پرخەوتم بەبێ ترس هەمووتان هەستن دەبێ پلانەکە جێبەجێ بکەین باشە باشە بۆبی بڕۆ بانجی پیاوەکانی قەڵابکە بگەرێنەوە هەر ئێستا دەی باشە گەورە باشە گەورەم بە کەشتەکە بەرە شوێنێکی تر دەڕۆین شوێنەکە لێرەوە دوورە تاوەکو بتوانین تۆ بارانیان بکەین شوێنی کەشتەکە دەگۆڕین بۆ شوێنێکی باشتر تاوەکو بتوانین قەڵاکە تۆ باران بکەین بەڵام گەورم مەترسی هەیە ناتوانین کەشتەکە نزیک کەنارەکە بکەینەوە لەبەر زۆری بەرد بێ ئەوەی تووشی پێکدانان ببینەوە تۆ ڕاست دەکەی، ئەگەر کەشتیەکە لە کەنارەکە نزیک بکەینەوە ئەوا تووشی پێکدادان دەبینەوە لەگەڵ بەردەکان، بۆیە بیرۆکەیەکی باشم بۆ هات، لەبەر ئەو هۆیە دەبێت گفتوگۆ لەگەڵ یەک بکەین. دەچینە ناو ئاوەکە و بەلەمێکیش بە ئاسپایی ڕادەکێشین، بەم شێوەیەش لە بەردەکان دەرباز دەبین و دەگەینە ئەو شوێنەی کە دەمانەوێت. ئێوە دەڵێن چی؟ ئەم پلانەتان پێ چۆنە هاوڕێیان؟ پێویستی بە توانایەکی زۆر دەبێت گەورەم بۆ ڕاکێشانی کەشتیەکە، پاشان ئێمە زۆر ماندووین، نامەوێ وەکو ئەوانی تر بەوەی تاوە کۆتایی پێبێت. ئایا ناتەوێ بەشێک لە گەنجینەکە وەربگری جۆر بەڵێ بەڵێ دەماوێ دەماوێ دەتەوێ کەواتە باسی گرانی کارەکە مەکە و تەنها فەرمانی من جێبەجێ بکە گەنجینە، گەنجینە، ئایا تێناگەی هەوڵ دەدەم گەنجینەکە بدۆزمەوە؟ ئەو گەنجینەیە لەگەڵ تا بەش دەکەم. بەڵێ بەڵێ تێدەگەم تێدەگەم گەورەم. زۆر باشە کەوابێ هیچ کەس ئەوە هەیە تێ نەگەیشت بێت؟ زۆر باشە پیاوەکان بەردەوام بن لە کارەکەتان. ئای بەبەغا ئەو قەڵایە دەبینی چی بەسەر دێت کاتێ تۆ بارانی دەکەین تۆپەکان تۆپەکان تۆپبارانیان بکەن!